لەو ساڵانەدا کە هورمهەب لە میسردا فەرمانڕەوایەتییە کرد من خەریکی چارەسەری نەخۆشەکان و هەڵدڕینی کاسەی سەریان بووم و لەبەرئەوەی کۆمەڵێ لەو کەسانەی کە من سەریانم نەشتەری کرد چاک بوونەوە لە ڕێگا دوورەکانەوە نەخۆشەکان ئەهاتنە لام بۆ ئەوەی چارەسەریان بکەم بەڵام لە دوای چەند ساڵێ کاری پزیشکی ڕازی نەئەکردم و جارێکی تر بۆم دەرکەوت کە من بارودۆخی دەوروبەرم بەدڵ نییە و بە کاپتامە وت کە ئەم تەجەمول پەرستی و زۆر خۆریەی تۆ بێتە هۆی نەفرەتی من و قسەی ناشرینم بەو کاهینانەوت کە لە خواردن و خواردنەوە و سەرگەرمیە ئابروو بەرەکاندا زیادە ڕۆییانە کرد یەکێک لەو شتانەی کە زۆر ئەبوو هۆی تووڕێی من ئەوە بوو کە ئەمبینی هورم هەب ئازادێکی بێسنووری ئەدایە سربازەکانی خۆی و ئەوان لەبەر ئەوەی کە هیچ کارێکیان نەبوو لە بەیانیەوە تا ئێوارە کاتەکانی خۆیان لە مەیخانەکاندا بردەسەر و لە شەویشەوە هەتا ڕۆژ لە سۆزانی خانەکاندا بوون و لەبەر ئەوەی کە لە کەس ناترسان لە شەقامەکانی تەبەزدا ڕێگەیان لە ژن و کچی خەڵکیە گرت و بە زۆر ئەوانیان لە ناو شەقامەکانەوە بۆ خانووە گشتیەکان و مەیخانەکان و کەناری نیلە برد و لەگەڵیاندا ڕانەبوار ئەگەر یەکێکیش لە لای هورم هەب شکاتی لە سەربازێک بکردای و بیوتایە کە ئەو بە زۆر لەگەڵ ژن ویان کچەکەیدا ڕای بواردووە هورم هەب ئەیوت ئەبێ خۆشحاڵ بی کە سەربازی من لەگەڵ ژن یان کچەکەتدا ڕای بواردووە چونکە مناڵێک لە مناڵەکانت زیا دەکات و من لە میسردا بۆ سەربازی پێویستم بە خەڵکی زۆرە هۆی ئەو وەڵامی کە هورم هەب بە کابرای ستەم لێکراوی ئەدایەوە ئەگەڕایەوە بۆ ئەو ڕقوکینەی کە هورم هەب لە ژن هەیبوو چونکە لە دوای ئەوەی کە وەکو باسم کرد شازادە خانم تۆڵەی خۆی لە هورم هەب کردەوە ئەو نێتوانی هیچ نێ ببینێ و لە دڵی خۆیدا بەرامبەر بە هەموو ژنەکان هەستی بە تووڕێی و نەفرەتە کرد بەڵام من نەمەتوانی ببینم کە سەربازەکانی هورمهب بە هەنجەتی ئەوەی کە ڕۆژێک لە سوریادا لەگەڵ هێزەکانی هاتی شەڕیان کردووە لە میسردا دەست لەو تاوانکاریانە وەربدەن و لە خەڵکی بدەن و برینداریان بکەن و بە ئاشکرا باج لە هەموو بازرگانەکانی تەبەز وەربگرن و هەر کەسێکیش کە سەرپێچی لەو باجدانە بکردایە پەلاماریانەدا و دووکانەکەیان تێگەدا و داراییەکەیان تاڵانە کرد من بە ئاشکرا ئەموت کە سەرباز بۆ ئەوە دروست کراوە کە لەگەڵ دوژمنی دەرەکیدا بجەنگێ و سەربازێک کە لە ناوەوەی وڵاتدا بەربێتە گیانی هاوڵاتیانی خۆی لە تاعون ترسناکترە و هەر فەرماندەیەکیش کە پاڵپشتی لە سەربازی وابکە ئەبێ لە ناو بچێ ئەگەرچی فیرعونی میسریش بێ من ئەم ڕەخنە گرتنانەم بە دەنگێکی بەرزەوە ئەوت و سەربازەکانیش گوێیان لێ بوو بەڵام نەیانەوێرا پەلامارم بدەن چونکەیان زانی کە من لەبەرەوەی بەخۆڕایی خەڵکی چارەسەرەکەم لە لای هەژاران خۆشەویستم و جگە لەوەش ئەیان زانی کە من لە هاوڕێ دێرین و نزیکەکانی هورم هەبم کاتێک کە وەرزی بەهار دەهات ئاوی نیل نزم بووە و پەڕەسێلکەکان کەوتنە فڕین ڕۆژێکیان کۆمەڵێ لە سەربازەکانی هورم هەب هاتنە ماڵی منەوە و نەخۆشە هەژارەکانیان لەوێ دەرکرد کە چاوەڕوانی چارەسەرکردن بوون و منیان بردە لای هورم هەب چەند ساڵێکە بوو کە من هورم هەبم نەبینی بوو ئەو ڕۆژە کاتێک کە ئەوم بینی بۆم دەرکەوت کە پیر بووە و لە دەم و چاویدا لۆچی گەورە دروست ببوو ماسولکەکانی گردنی بەرز ببوونەوە و مناڵ ئەگەر لە سکی دایکیدا بمرێت لەوە باشترە کە بێتە دنیا و ببێتە سەرباز تۆ لەگەڵ ئەوەشدا کازانی من حەزەکەم ژمارەی دانیشتوانی میسر زیاد بکە کە بتوانم سەربازێکی زیاتر لە میسرەکان بەکار بخەم ئەڵێ دوو یان سێ مناڵ بەسە بۆ هەر خێزانی و ئەگەر هەرژن و مێردێ بە دوو یان سێ مناڵ قەنەعات بکەن و ئەوان بەباشی پەروەەردە بکەن و بەخێویان بکەن لەوە باشترە کە دە مناڵیان هەبێت بەڵام ئەو دە مناڵە ببنە باربەر یان سەرباز و دایک و باوکەکەشیان بە نەبوونی و هەژاریەوە بەسەر ببەن تۆ ئەڵێی هەموو خویەکانی میسر وەکو یەکترن و هیچیان لە هیچیان باشتر نین و لە هەموو پەرزگاکاندا کاهینەکان لەشپەروەرن و تەوەزەل و زۆر خۆرن تۆ بە خەڵکیڵیت کە کەس مافی ئەوەی نییە پیاوێکی تر بکڕێتەوە و بیکات بە بەندەی خۆی و هەروەها ئەڵیت کە لە سەر تاسەری میسردا هەر وەرزێرێک کە زەویەکەی ئەچێڵێت و تۆوی تیاچێنێت ئەبێ ببێتە خاوەن ئەو زەویە ئەگەرچی خاوەنی ئەو زەویە هرم هەبی فیرعونی میسریش بێ تۆ بە خەڵکی یڵیت کە فەرمان ڕەوایەتی من هیچ جیاوازێکی لەگەڵ فەرمان ڕەواتی هاتیدانە چونکە وەکو چۆن هاتی خەڵگە کوژێت و بە زۆر لەگەڵ ژن و کچی خەڵکیدا ڕائەبوێرێ سربازەکانی منیش بکوژی میسرەکان و ژن و کچەکانیان ئەفرێنن و من هەموو ئەمانم بەهۆی سیخورەکانی خۆمەوە لە تۆ بیستوە بەڵام تاوەکۆمڕۆ هیچم لێ نەکردووی چونکە تۆم بە یەکێک لە هاوڕێ دێرینەکانی خۆمەزانی تا ئەو ڕۆژەی کە ئامی مابوو من پێویستم بە تۆ هەبوو بۆ ئەوی لە کاتی پێویستدا گەواهی بدەی کە ئامی چی کردووە بەڵام لە دوای مردنی ئامی من پێویستم بە تۆ نەما و چیتر تۆ قازانجت بۆ من نییە بەڵکو لەبەر ئەو شتانەی کەی زانی لەوانەیە گرفتم بۆ دروست بکەی ئەگەر تۆ زمانی خۆت ڕابگرتایە و بەرامبەر بە حکومەت و سربازەکانی من قسەی خراپت نەوتایە ئەتوانی تاکۆتایی ژیان لەم وڵاتەدا بە ئاسوودەی ژیان ببیتە سەر و لەبەرەوەی کە پزیشکیشی بەهۆی چارەسەرکردنی نەخۆشەکانەوە بژێوی خۆت دابین بکەی بەڵام سینۆها تۆ ناتوانی بە ئارامی دابنیشی و وەکو ئەوەیە کە ناچار بیت هەمیشە بە خراپە باسی من و سەربازەکانم بکەیت و منیش ناتوانم لەمە زیاتر سلبیاتی حکوومەتەکەی خۆمت لێ ببیستم. لە دوای ئەم وتەیە هورم هەب کە بە هۆی وتەکانی خۆیەوە تووڕە ببوو چەند جارێ قامچەکەی خۆی کێشا بە قاچی خۆی داوتی سینۆها ئەمڕۆ تۆکو کرمی زەویت لێ هاتووە کە ئەبێتە هۆی گەندەڵبوونی زەوی باخەکەم و ڕێگا لە گەشە سندنی ڕووەکەکانەگرێ تۆ ئەمڕۆ وەکو مێشە کەرانەت لێ هاتووە کە لە سەر شانەکانی مندا ئەنیشی و پێمەوە ئەدەیت تۆ ئەمڕۆ وەکو جیایە گویت کە لە باخەکەی مندا ڕوابێت بەڵام لە جیاتی گوڵ یان میوە دڕک دروست بکات و من ئەم ڕووەکە زیان بەخشانە لە ڕەگەوە هەڵەکەنم و فڕێدەم ئێستا وەرزی بەهارە و پەڕەسێلکەکان هەڵەفڕن و لە ئاسماندا ئەجریوێن و لەقلەقەکان دەنووکی خۆیان بەیەکدا ئەدەن و دارەکانی ئاقاقیا گوڵەکەن وەرزی بەهار بۆ گیانەوەران و گەنجەکان وەرزی شادمانە چونکە لەم وەرزەدا بەهۆی گەرمی هەوا و پێویستیەکانی سروشت حەزیان لە جووت بوونە بەڵام پیرە مێردەکانی وەکو تۆ کە چیتر ناتوانن عشق بازی بکەن لە وەرزی بەهاردا بەهۆی ئەو وزەی کە وەبەریان دێتەوە زۆر بڵێترە بن و من وا هەز دەکەم کە بە هۆی زیادە بێژیەکانی تۆ بێت کە لە پەرزگاکاندا چڵکاویان بە وێنەکانی مندا کردووە و لە پەرزگایەکیشدا بەبرد گوێچکە و لوتی پەیکەرەکەی منیان شکاندووە بۆیە من ناچارم کە تۆ لە میسر دوور بخەمەوە چونکە ئەگەر تۆ لە میسردا بمێنیتەوە من ئەوەندە لێت قەڵسە بم کە ژیری لە مێشکمدا نامێنێت و ناچار ئەتکوژم و من نامێت کە تۆ بە بڕیاری من بکوژرێت چونکە تاکە هاوڕێی سەردەمی گەنجێتی منی کە هێشتا زیندویت سینۆها من تۆ لە میسر دوورەخەمە و تا ئەو ڕۆژەی کە من فیرعونی میسرم ڕێگا نادەم کە تۆ بگەڕێتەوە بۆ میسر و هەرگیز تۆ ڕەنگی تەبەز نبینی چونکە وتەکانی تۆ وەکو گڕێک کە لە گژوگیایەک ویان قامیشەڵانێکی وشک بەر بوو بێ لە ناکاودا ئاگری تێبەردات و کاتێکیش کە ئاگر ئەگرێت ئیتر کوژاندنەوەی ئەو ئاگر کەوتنەوەی مەحاڵە بێ و من بیستمە کە هەندێک کات قسە لە نەیزە ترسناکترە و ئەو کەسانەی کەوتەی ترسناک بەسەر زمانیاندا دێت ئەبێ لە ناو بچن و هەر لەبەر ئەوە دانیشتوانی وڵاتی هاتی جادوگەران لە شیشەدەن چونکە ئەزانن کە ئەوان بەهۆی وتەکانیانەوە ئاژاوە دروزەکەن من نامەوێت کە وڵاتی میسر بەهۆی ئاژاوە نانەوەی تۆوە دیسانە و گرفتاری شەڕێکی تری نێوان خویەکان بێ بۆیە سینۆها لە وڵاتە دەر دەکەم چونکە تۆ لەگەڵەوەشدا کە شێت نیت بەڵام پیاوێکی ئاسایی نیت و وەکو ئەوەیە کە لە دنیایەکی تردا جگە لەم جیهانە ئەژیت لەوانەیە هورم هەب ڕاستی بکردایە و من پیاوێکی ئاسایی نەبوومایە وە لەوانەیە لەبەر ئەوە من پیاوێکی ئاسایی نەبووم چونکە خوێنی خۆیەکان واتە فیرعەونەکانی میسر و خوێنی شازادە خانمێکی میتانی لە دەمارەکانمدا هات و چۆیە کرد لەگەڵ ئەوەشدا کاتێک کە قسەکانی هورم هەبم بیست پێکەنیم و هورم هەب لەم پێکەنینە زیاتر تووڕە بوو قامچەکەی کێشا بە قاچی داوتی سینۆها سوپاسی خویەکان بکە کە هاوڕێی کۆنی منی ئەگەر نە ئەم کوشتی بەڵام پێشینەی تەمەنی دۆستایەتی ڕێگام پێنادا کە لە ناوت ببەم ئەگەرچی بێگومان دوورە دەخەمە و ڕێگا نادەم کە لە دوای مردنت لاشەکەت بگەڕێتەوە بۆ میسر بەڵام ئەتوانی بەر لە مردنت بڵێ لاشەکەت مۆمیایی بکەن و هەر لەو شوێنەی کە تایدا ئەژیت بە خاکت بسپێرن ئەو جێگای کە من بۆ نیشتە جێبوونی تۆ دەستنیشانم کردووە لە قەراغی دەریای ڕۆژەڵاتە هەر لەوێدایە کە کەشتەکان لەوێەوە بۆ هندستانە ڕۆن و من ناتوانم بۆ سووریات بنێرم چونکە لە سوریادا هێشتا هەندێ ژیلەمۆ ماوەتەوە کە لە ژێر خۆڵەمێشدایە و بوونی تۆ لە سوریادا لەوانەیە ببێتە هۆی ئەوەی کە خۆڵەمێشەکان لەسەر پشکۆکان لاچن و بریسکەی ئاگرەکەی بەرز بێتەوە و من ناتوانم بۆ سەر زەمینی کوشیشت بنێرم کە لە باشووری میسردایە چونکە تۆ کاتێک کە بگەیتاوێ بە ڕەش پێستەکانەڵێت کە هەموو تاکەکانی مرۆڤ یەکسان و سپی هیچ باشیەکی بەسەر ڕەشەوە نییە و ئەو قلە ڕەشانش کە لە بنەڕەتدا کەم عقل و سادەن باوەڕ بە قسەکانە دەکەن و لەوانەیە هەڵگەڕێنەوە بەڵام ئەو بەشە لە وشکانی دەریای ڕۆژەڵات کە من تۆ ئەنێرمە ئەوێ خەڵکی لێ نیە و تۆ هەرچەندە قسە بکەی جگە لە تاشە بەردە سوورەکان و قەلە ڕەش و چەقەڵ و مارەکان هیچ بیسەرێکی ترت نابێت و من خەیاڵم ئاسوودەیە کە ئەوان ناتوانن گرفت بۆ حکوومەتی میسر دروست بکەن و لەوێدا من لە دەوروبەری شوێنی نیشتەجێبوونت کۆمەڵێ پاسەوان دائەنێم و ئەوان ئەرکی ئەویان لەسرە کە ئەگەر تۆ لەو جێگایدا بیتە دەرەوە یەکسەر بتکوژن بەڵام لەبەرەوەی کە دوورخستنەوەی تۆ بۆ ئەو جێگا چۆڵە و دووربوونت لە تەبەس کازانم خۆش دەوێ بۆ تۆ سزایەکی گەورەیە من لە ڕووی پێداویستەکانی ژیان ناهێڵم هیچ کەم و کوڕیەکت هەبێت و دڵنیا دەکەمەوە کە لەوێدا خانوویەکت بێت و لەو خانوەدا لەسەر جێگەی نەرم ئەنوی و خواردنی زۆرت ئەدەنێ و هەرچیەکت بوێ بەمەرجێ ڕێگای تێبچێ بۆت ئامادەکرێ و لەوێدا تەنها یەک شتت لێ قەدەغەکرێ و ئەویش ئەوەیە کە ناتانی لەو سنوورە دەربچی کە بۆ دیاری کراوە من لە تەنایی شوێنی دوورخستنەوەکەم ناترسام چونکە لە ژیاندا زیاتر تەنها بووم بەڵام هەروەکو هرم هەبووتی تەبەسم خۆشەویست و کاتێک کە بیرم لەوە کردەوە کە چیتر لە ژێر پێی خۆمدا هەست بە خاکی میسر ناکەم و ئاوی نیل نانۆشمەوە و بۆنی تەبەس هەڵنامژم، خەمبارە بووم و بە هورم هەبم وت، من لەم شارەدا هاوڕێیەکی زۆرم نییە، چونکە خەڵکی لە زوبانی من ئەترسێن و خۆیان لە من بەدوور ئەگرن، بەڵام لە نێوان خەڵکانی هەژاردا چەند کەسێک هەن کە هاوڕێی منن و حەزەکەم کە بۆ دوایین جار چاوم پێیان بکەوێت و خوا حافیزیان لێ بکەم هەروا حەزەکەم کەمێک لە تەبەزدا پیاسە بکەم و لەم وەرزی بەهارەدا بۆنی شکۆفەی شەقامی قۆچەکان و بۆنی بخوری پەرستگاکان لە حەوشەکانیاندا هەڵمژم و لە سەرەتای شەودا بە گەڕەکی هەژاراندا تێپەڕم کە خانووەکەی خۆشم لەوێدایە بۆ ئەوەی بۆنی ئەو ماسیانە بکەم کە ئەوان لە بەردەم ماڵەکانیاندا سوری ئەکەنەوە و تۆ هورم هەب نازانی کە بۆ من سیرکردنیە و ژنانەی کە دەمە و ئێواران لە بەردەم ماڵەکانیاندا چێژ لێنێن و بینینی ئەو پیاوانەی کە بە ماندووی لە کارە گەڕێنەوە و ئەو مناڵانەی کە لە چاوەڕوانی شی خواردنی ئێوارەدا لە کۆڵانەکان یاریەکەن چتام و لە زەتێکی هەیە و باوەڕ ناکەم کە هیچ کەسێ بەقەدەر من تام و چێژ لە پیاسەکردنی دەمە و ئێوارەی ناو شەقام و ئەگەر من هەندێ وشەم بە ئاهەنگێکی خەماوییەوە بەسەر زماندا بهێنایە و تکام لە هورم هەب بکردایە کە چەند ڕۆژێ مۆڵەتم بداتێ کە بتوانم خواحافیزی لە تەبەز بکەم ئەو داواکاریەکەمی قوبوڵەکەت بەڵام بەبێ پاڕانەوە و دەربڕینی بێدەسەڵاتی وەکو یەکێک کە لەگەڵ هاوکێشێکی خۆیدا بدوێ داوام لە هورم هەب کرد چونکە ئەمزانی کە زانست نابێت لە بەرامبەر دەسەڵاتدا سەری ڕێز دابنەوێنێ بۆیە فرعون داواکاریەکەی منی ڕەت کردەوە وتی من پیاوێکی سەربازم و لە دواخستنی کار و دەربڕینی هەست و سۆز بێزارم و لەبەر ئەوە بڕیاەدەم کە هەر ئێستا بە کەژاوەیەک لە تەبەز بتبەنە دەرەوە و ئەگەر یەکێک لە خزمەکانی تۆ بێوێت لەگەڵتدا بۆ ئەو سەفرە بێت ڕێگەی پێدەم بەڵام بە مەرجێک کە ئەو چیتر نەگەڕێتەوە بۆ میسر و لە لای تۆ بمێنێتەوە و تەنانەت لە دوای مردنی تۆش نابێ بگەڕێتەوە بۆ میسر چونکە ئەزانم کە ئەو هەر کەسێک بێت بەهۆی هاودەمێتی تۆ ئەکەوێتە ژێر کاریگەرێتی وتە مەترسیدارەکانت و لە دوای گەڕانەوەی بۆ میسر بیر و باوەڕەکانی تۆ بڵاوەکاتەوە و بیر و هزری ترسناک لە نەخۆشی تاعونیش زووتر پەراسێنێ بەڵام لەبارەی هاوڕێکانتەوە کە باست کرد لە چینی کەم دەرامەتەکانن من ئەزانم کە یەکێک لەوان بەندیەکە کە بەردی ئاش ئەسوڕێنێتەوە و ئەوی تریان نیگارکێشێکی هەمیشە مەستە کە وێنەی خویەکان ئەکێشێت و دوانەکەی تریش لە ڕەشپێستەکان و هەر چواریان بە تاوانی ئەوەی کە کەوتوونەتە ژێر کاریگەرێتی بیر و باوەڕی تۆوە ئێستا بۆ سەفەرێکی دوور و درێژ ڕۆشتونە کە گەڕانەوەی مەحاڵە کاتێک کە ئەم وتەیەم لە هورم هەب بیست نەفرەتم لە خۆم کرد چونکە دیسانەوە خەڵکانی بێگونا تەنها لەبەر ئەوەی کە هاوڕێی من بوون تووشی بەدبختی هەتا هەتایی بوون و پاشان بەبێ ئەوەی کە لە بەرامبەر هورم هەبدا دا بچەمێمەوە ویستم بڕۆم هورم هەب بۆ ئەوەی نیشانی بداکەی تر کارێکی بە من نییە و شتێکیشی بۆ وتن نییە بە چاو لێکردنی فرعونە گەورە و کۆنەکانی میسر وتی وتەی فرعون تەواو بوو سربازەکانی هورم هەب منیان لەناو کەژاوەیەکدا دانا کە پەردەکانی دادرابوونەوە و بەرەو ئاراستەی ڕۆژهڵات کەوتینە ڕێ ماوەی بیز ڕۆژ لە شەقامێک کە هورم هەب بەرەو ڕۆژهڵات دروستی کردبوو ڕێگامان بڕی تا ئەو کاتێک کە گەشتینە بەندەرێک کە لەوێوە کەشتیەکان بەرەو هندستان ئەڕۆشتن بەڵام لەبەرەوەی کە ئەو بەندەرە خەڵکی لێبوو سەربازەکانی هورم هەب لەوێدا نەوەستان و منیان لە بەندەرەکە دوورخستەوە و لە دوای سێ ڕۆژ گەیشتینە جێگایەک کە لە کۆندا لەوێ گوندێک هەبوو بەڵام وەرزێرەکانی ئەو گوندە لەوێ ڕۆشتبوون و کەسی تێدا نەبینرا لەوێدا جێگایەکیان بۆ نیشتەجێبوونی من دیاری کرد و لە ناوەڕاستی ئەو جێگایدا خانوویەکیان دروست کرد و لەو کاتەوە ئیتر سەردەمێکی تر لە ژیانی من لەو جێگایدا دەستی پێکرد لەو خانوەدا من هەرگیز لە ڕووی پێویستەکانی ژیانەوە کەم و کوڕیم نەبوو هەرچیەک خواردن و خواردنەوە و پۆشاک و ئامرازەکانی نووسینم بویستایە بۆیان پیاکردم من چەند ساڵێک لەو خانوەدا بەسرم برد و چەند پەڕتوکێکم لەبارەی پزیشکیەوە نووسی و لە دوای کۆتای هاتنی هەر پەرتوکێک ئەم خستە ناو سندوقێکی بچووکەوە بەڵام ئەم کتێبە دوایین کتێبێکە کە من نووسیمە و هەر بۆیەش تایبەتم کردو بە ڕاڤەکردنی ژیانی خۆم و لە دوای ئەم پەرتوکە ئەگەر زیندوش بمێنم شتی تر نانووسم چونکە ڕووناکی چاوەکانم کز بوونە و